هاوڕێکانت بگۆڕە. بۆ هەر گۆڕانێک ڕزگاربوون لە دۆخی خراپ و یان دروستکردنی ڕەوشتی باش وەک باوەڕبەخۆبوون ئەبێ گۆڕانیش لە پەیوەندیەکانتدا دروست ببێت ئەبێ هەندێ لە هاوڕێکان لابدەین و یان لەگەڵ هەندێک پەیوەندیمان سنوردار بکەین ئەبێ لەناو هاوڕێکانتدا بگەڕێیت و بزانی کە ئایا هەڵکەوتوون یان نا ئەم بابەتە زۆر گرنگترە لە باوەڕبەخۆبوون یان باوەڕبەخۆنەبوون دیارینەکردنی ئاسانترە. بڕوانە ڕەوشتی هەر کام لە هاوڕێکانت چۆنە، چەند ڕێز لە خۆیان ئەگرن، چۆن لەگەڵ خەڵکی ڕەفتار دەکەن. لە بیرتان بێ جگە لەوەی هەڵسوکەوتی هاوڕێکانت کارت ئەکاتە سەر، تۆ بە هاوڕێکانتەوە ئەناسرێیتەوە. تۆ کۆمەڵێکی لە هاوڕێکانت هەر یەک لە هاوڕێکانت ئاوێنەی هەندێ ڕەوشتی تۆیە. خەڵکی دیکەش ئەوە دەزانن و لەسەر بنەمای هاوڕێکانت هەڵت ئەسەنجێنن. ئەگەر بەڕاستی ئەتەوێ ڕەوشت و کەسایەتیەکەت گەشە پێ بدەی لە هەڵسوکەوت و هاوڕێتی کەسانێک دوور کەوە کە کەسایەتی لاواز و بێ نرخ و بێ باوەڕیان هەیە تا کاتێ هاوڕێکانت نەگۆڕی ناتوانی بگۆڕێیت ئەگەر هەموو بەرنامەکانت بۆ باوەڕ بەخۆبوون بخەیتە کار یان پەیوەندی چەند کاتژمێریش لەگەڵ هاوڕێیەکی خراپ هەموو ماندووبوونەکەت ئەدا بە ئاودا لەبەر ئەوە هاوڕێکانت بگۆڕە ئەم بەشەش بەکۆتا هات.